بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی محمد بێگومان خودا بیستی و وەری گرت وتوێژی ئەو ئافرەتەی کە گفتوگۆت لەگەڵدا دەکات دەربارەی هاوسەرەکەی سکاڵای خۆشی بۆ لای خودا دەبات خوداش گوێی لە گفتوگۆکەتان بوو بەڕاستی خودا بیسەر و بینایە چوار ئایەتی سەرەتای ئەم سورەتە دەربارەی خەولەی کچی ثەعلەبە و مێردەکەی هاتۆتە خوارەوە، ڕۆژێک مێردەکەی لێی توڕە دەبێت و پێی دەڵێت تۆ لە جێگەی دایکمی، خەولە دێت بۆ خزمەتی پێغەمبەر صلی اللە علیه وسلم باسەکەی بۆ دەگێڕێتەوە، دوای تاوێک حاڵەتی وەحی بەسەر پێغەمبەردا دێت و چوار ئایەتی سەرەتای ئەم سورەتە دادەبەزێت. ئەوانەتان بە هاوسەرانیان دەڵێن تۆ لە جێگەی دایکم دایت هاوسەرەکەیان بەو قسەیە نابنە دایکیان چونکە دایکیان تەنها ئەوانن کە ئەوانیان لێ بووە ئەوانە قسەیەکی نابەجێ دەکەن و بوختانێکی ناپەسەند دەڵێن بێگومان خدا چاوپۆشی دەکات و لێ خۆش دەبێت ئەگەر ئەوانە پەشیمان ببنەوە و داوای لێخۆشبوون بکەن ئەوانەی وا بە هاوسەرەکانیان دەڵێن و دوایی پەشیمان دەبنەوە لەوەی کە وتویانە ئەوە دەبێت کۆیلەیەک ئازاد بکەن پێش ئەوەی ئەو ژن و مێردە بەیەک بگەن ئەو بڕیارە ئێوەی پێ ئامۆژگاری دەکرێت خداش ئاگادارە بەو کار و کردەوانەی ئەنجامی دەدەن ئینجا ئەوەی کۆیلەی دەست نەکەوت ئەوە دەبێت دوو مانگ لەسەر یەک بەڕۆژوو بێت پێش بەیەک گەیشتنیان جا ئەوەی ناتوانێت بەڕۆژوو بێت با شەست هەژار تێر بکات لە ژەمێک خواردن ئەوەی کە باسکرا بۆ ئەوەیە باوەڕتان پتەو بێت بە خودا و پێغەمبەرەکەی چونکە خودا چارەسەر دادەنێت بۆ گیر و گرفتەکان ئەو بڕیارانەش سنووری خودان بۆ ئەوانەشی کە کافرن ملکەچی فەرمانی خودا نابن سزای بە ئێش و ئازار بۆیان ئامادەیە بەڕاستی ئەوانەی دژایەتی و دژمنایەتی خودا و پێغەمبەرەکەی دەکەن سەرشۆڕ و خەجاڵەت و شکست خوردن هەروەگەوانەی پێش ئەمان کە سەرشۆڕ و خەجاڵەت کران و تێک شکان بێگومان ئێمە بەڵگە و نیشانەی ڕوون و ئاشکرامان ناردۆتە خوارەوە لەسەر ئەو ڕاستیانە جا بۆ ئەوانەی کە کافر و بێباوەڕن سزای ڕیسوا کەر ئامادەیە لە ڕۆژێکدا کە خوددا هەمویان زیندوو دەکاتەوە پێکەوە ئەوسا هەواڵی هەموو کار و کردەوەکانیان پێ ڕادەگەیەنێت خدا ئاماری کردووە ئەوان فەرامۆشیان کردووە خوداش شایەت و ئاگایە بەسەر هەموو شتێکدا. ئایا سەرنجت نەداوە کە بەڕاستی خودا بە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە زانا و ئاگایە؟ سێ کەس نییە چپە بکەن بە یەکەوە خودا چوارهەمیان نەبێت. پێنج کەس نییە ئەو زاتە شەشەمیان نەبێت. لەو ژمارانە کەمتر یا زیاتریش نییە کە ئەو لایان نەبێت و ئاگادار نەبێت بە سرتە و چپەیان. لە هەر شوێنێک و لە هەر کوێدا بن پاشان لە ڕۆژی قیامەتدا ئاگاداریان دەکاتەوە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامیان داوە چونکە بەڕاستی خوددا بە هەموو شتێک زانایە ئایا سەرنجت نەداوە لەوانەی قەدەغەی چپیان لێکراوە کەچی لەوە دوا هەردەگەڕێنەوە سەر ئەو ڕفتارەی کە لێیان قەدەغە کراوە بەردەوام خەریکی چپەیەکن کە هەمووی گوناه و دوژمنایەتی و نافەرمانی پێغەمبەرە کاتێکیش دێن بۆ لات جۆرێک سڵاوت لێ دەکەن کە خودا بەو شێوەیە سڵاوی لێ نەکردویت بە گاڵتەوە دەڵێن ئەوە بۆچی خودا سزامان نادات بەهۆی ئەو قسانەوە کە دەیڵێین ئەوانە دۆزەخیان بەسە کە بچنە ناوی و ببرژێنرێن تێیدا ئای کە سەرنجامێکی خراپە! ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، کاتێک چپە دەکەن بە یەکەوە، چپەیەک مەکەن کە گوناه و دوژمنایەتی و نافەرمانی پێغەمبەر بێت، با چپەکانتان هەمووی دەربارەی چاکە و خوداناسی و پارێزکاری بێت، لەو خودایە بترسن کە هەر بۆ لای ئەو کۆدەکرێنەوە بۆ لێپرسینەوە. بەڕاستی چپەی خراپ و نابەجێ هەر لە شەیتانەوەیە، تا ئەوانە غەمبار بکات کە باوەڕیان هێناوە و نەبێت ئەو چپەیە هیچ زیانێکیان پێ بگەێنێت مەگەر ویستی خودایی لەسەر بێت دەبا ئیمانداران هەر پشت بە خوددا ببەستن تا لە زیان بەدوور بن ئەی ئەوانەی باوەرتان هێناوە کاتێک لە دانیشتن و کۆبوونەوەکاندا پێتان دەوترێت ڕێبدەن بە کەسانی تر و ئەڵقەی دانشتنەکە فراوان بکەن، ئەوە ئێوەش فراوانی بکەن، ئەگەر ئێوە واتان کرد خودا پاداشتی فراوانتان پێدەبەخشێت، کاتێکیش پێتان دەوترێت هەستن و جێگە چۆڵ بکەن بۆ ڕیش سپی و گەورەکانتان جێگە چۆڵ بکەن. جا ئەگەر واتان کرد خودای گەورە ئەوانەی ئیمانیان هێناوە لە ئێوە و ئەوانەشتان زانست و زانیاریان پێدراوە چەندەها پلە و پایە بەرزیان دەکاتەوە خداش ئاگایە بەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن ئەی ئەوانەی باوەڕتان هێناوە کاتێک ویستان چپەیەک یا قسەیەکی نهێنی لەگەڵ پێغەمبەردا بکەن پێش ئەو کارە خێرێک بکەن بە گوێرەی توانا شتێک ببەخشن بە هەژاران ئەوە چاکترە بۆتان و خاوێنترە خۆ ئەگەر نەتان بوو ئەوە چاک بزانن کە خودا لێ خۆش بوو میهرەبانە ئایا دەترسان لە هەژاری پێش ئەوەی کە بە نهێنی قسە بکەن خێر و چاکەیەک ئەنجام بدەن جاکاتێکیش کە نەتان کرد خودا هەر لێتان خۆش بوو دە ئیتر ئێوە نوێژەکانتان بە چاکی ئەنجام بدەن و زەکات بدەن و فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەی بکەن خوداش زۆر ئاگایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن ئایا سەرنجی ئەوانەت نەداوە پشتگیریان لە هۆزێک کرد کە خودا خەشمی لێگرتوون و ڕقی لێیانە ئەو دووڕوانە نە سەر بە ئێوەن نە سەر بەوانیشن، سوێند لەسەر درۆ دەخۆن لە کاتێکدا کە خۆشیان دەزانن خودا سزایەکی سەخت و بەتینی بۆ ئامادەکردوون، بەڕاستی ئەوەی ئەوان دەیانکرد ڕەفتارێکی ناشرین و کارێکی نابەجێ بوو. ئەوانە سوێندەکانیان کردووە بە قەڵغان بۆ خۆیان تا سەر و ماڵیان سەلامەت بێت، بەو هۆیەشەوە بەربەستیان داناوە لەبەردەم بەرەو پێش چوونی ڕێبازی خودادا هەر بۆیەش سزا و ئازارێکی سەرشۆڕکەر بۆیان ئامادەیە نە ماڵ و سامانیان نە ڕۆڵەکانیان هەرگیز نابنە هۆی ئەوەی کە لە دەست تۆڵەی خودا ڕزگاریان بکات ئەوانە نیشتەجێی ناو دۆزەخن و تێیدا بۆ هەمیشە بە زیندوویی دەمێنەوە لەو ڕۆژەدا کە خودا هەموویان زیندوو دەکاتەوە دەست دەکەنەوە بە سوێند خواردن هەر وەک بۆ ئێوە سوێندیان دەخوارد لە کاتێکدا وا دەزانن کە ڕزگاریان دەبێت و شتێکیان دەست دەکەوێت خدای گەورە لەناو خەڵکیدا ڕیسوایان دەکات و دەفەرموێت ئاگادار بن کە بەڕاستی هەر ئەوان درۆزنن ئەوانە شەیتان زاڵ بووە بەسەریاندا و داگیری کردوون، بەو هۆیەوە یادی خودای لەبیر بردوون، ئا ئەوانە دەستە و تاقم و حزبی شەیتانن، ئاگادار بن کە بێگومان دەستە و تاقم و حزبی شەیتان خەسارەتمەند و زەرەرمەندن. بەڕاستی ئەوانەی دژایەتی خودا و پێغەمبەرەکەی دەکەن، ئەوانە لە نزمترینی خەڵکین لە دونیا و قیامەتدا. خودا بڕیاری داوە کە، بێگومان هەر خۆم و پێغەمبەرەکانم سەرکەوتوو دەبین، چونکە بەڕاستی هەر خودا خۆی بەهێز و باڵادەستە. کەسانێکت دەست ناکەوێت باوەڕ بهێنن بە خودا و بە ڕۆژی دوایی لە کاتێکدا کەسانێکیان خۆش بوێت کە دژایەتی خودا و پێغەمبەرەکەیان کردبێت ئەگەرچی ئەو دوژمنانە باو باپیریان بن یا نەوەیان بن یا برایان بن یا عەشرەتیان بن ئەوانەی کە بەو شێوەیەن ئیمان و باوەڕیان لە هەموو کەسێک لەلا بەنرختر و پیرۆزترە خودا ئیمان و باوەڕی لە دڵیاندا چەسپاندووە و جێگیری کردووە و لە بەهرە و میهرەبانی تایبەتی خۆی و بەهێز و گیانێکی تایبەتی لەلایەن خۆیەوە مەبەست قورئان و ئیمانە پشتگیری کردوون و یارمەتی داون سەرەنجامیش دەیانخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەخت و کۆشکەکانیدا تێپەڕ دەبێت هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوەدا، ئەوانە خودا لێیان ڕازییە و ئەوانیش لە خودا ڕازین. ئا ئەوانە دەستە و تاقم و حزب و لایەنی خودای گەورەن، ئاگادار بن کە بەڕاستی هەر لایەن و حزب و دەستە و تاقمی خودا سەرکەوتوو و سەرفرازن.